لە پاش ئەوەی لە پەرستگا گەڕاینەوە داوام لە فیرعەون کرد کە لە جێگادا پشوو بدا بەڵام ئەو ئەوەندە نائارام بوو کە نەیەتوانی لە جێگادا بمێنێتەوە من دەرمانی هێورکەرەوم دا پێی بۆ ئەوەی پەرێشانیەکەی کەم ببێتەوە بەڵام دەرمانەکە کاری تێ نەکرد و خەوی لێ نەکەوت و لە قەرەوێڵەکەی هەڵساوەی وت سینۆهە سینۆهە ئەمڕۆ یەکێکە لە گەورەترین ڕۆژەکانی بەختەوەری من چونکە بینم کە هاتوون بەهێزی خۆی ئەم هەموو قەرەباڵغیەی لە میسردا هێناوەتە کایەوە و شار و گوندی دروست کردووە و باخەکانی سەوز کردووە و بە ئاوی نیل کە خۆی ڕەوانی کردووە ئەوان تێراوەکە هەندێک کات فرعون دەستی بۆ ئاسمان بەرزەکردەوە بە جۆرێک ڕایەوەشان کە ئەدوت بەو دەستەکاندانی خۆی ئەتوانێت تاریکایی و بەدبەختیەکان لە ناو ببات و ئەیوت ئەی ئاتون تۆ لە کاتی ڕۆژدا وەکو خۆر تیشکت لە زەویەدات و هەموو چاوەکان تۆ ئەبینن بەڵام تۆ ئەوەندە درەوشاوەی کە کەس ناتوانێ ڕاستەوخۆ چاوت لێ ببڕێ چونکە ڕووناکیەکەت کوێریەکە بەڵام کاتێک کە ئاوا ئەبی و شەو دادێت و خەڵکی چیتر ناتبین و بۆ نووسن چاو لێگەنێن لەو دەمەدا ڕووناکیت درەوشاوەتر لە ڕۆژ لە ڕۆحی منەدا فرعون ئەوەندە شڵەژا بوو کە من گوێم لە لێدانی دڵی بوو لە تاو گەرم داهاتن کەوتە گریان و پاشان دەستی بەرز کردەوە و بە تامەزرۆیەکی زۆرەوە ئەم گۆرانیەی بۆ ئاتون چڕی کەس نییە کە بە ڕاستەقینە تۆ بناسێت تەنها ئەخناتونی کوڕت تۆ ئەناسێت و ڕۆشنایی تۆ هەمیشە لە دڵی ئەوەدات و شەوانیش وەک و ڕۆژ ڕووناکیت لە دڵی ئەوەدا تۆ مەبەستەکانی خۆت تەنها لە ئەخناتونی کوڕە دەگەێنی جیهان لە دەست تۆدایە و هەروەهایە کە خۆت خوڵقاندوتە و بەردەوام بەڕێوەێ بیت کاتێ کە تۆ هەڵدێیت مرۆڤ زیندووە بێتەوە کاتێکیش کە ئاوابی مرۆڤە مرێ تەنها تۆ پێوەری ژیانی مرۆڤت لەدەستدایە و مرۆڤ بەبێ بوونی تۆ توانای ژیانی نییە فرعون بە شێوەیەک ئەم هۆنراوەی بە دڵپاکی و تامەزرۆی و شادیەوە ئەوت کە کاری لە منە کرد بەڵام من لە بەرەوەی کە پزیشکی ئەو بووم نەمەتوانی هەتا نیوە شەو گوێ لە سرودەکەی ڕابگرم و بە هەر شێوەیەک بوو لەسەر جێگاکەی درێژم کردو هەرچەندە دیسان و نەیەتوانی بنوێ بەڵام ئەم جاریان نەمهێشت هەڵبسێ و لەو شەوەدا بە دیار سەر فێرعونەوە وەکو ئەو بەخەبەر بووم فێرعون لە سپێدەی بەیاندا لە جێگاکەی هاتە دەرەوە و بەرەو باغ ڕۆشت و لەوێدا دەستی بە پیاسەکردن کرد و هەندێ جار لە حەوزە گەورەکەی ناوەندی باخەکە نزیگە بوو و ئەی ڕوانیە فرینی مراویەکان کاتێ کە خۆر چارەکێ بەرز بۆ دوو کەس لە نزیک حەوزەکە پەلاماری فیرعەونیان دا کە بیکوژن هیچ یەکێک لە پاسەوانەکانی فیرعەون لەوێ نەبوون و تەنها یەکێک لە شاگردەکانی توتمەس لە تەک حەوزەکەوە وێنەی مراویەکان یەکێشا چونکە توتمەس جەختی لەوە ئەکرد کە شاگردەکانی ئەو ئەبێ وێنەی گیانەوەرەکان لەسەر شێوەی ڕاستەقینان بکێشن نەک لەسەر و شێوانی کە لە پێشینانەوە مابۆوە ئەو نیگارکێشە کاتێکە ئەبینێ ئەو دوانە بەتەمای کوشتنی فرعەونن، خۆی ئەخاتە بەردەمیانە و هاوارەکات و بانگی پاسەوانەکان ئەکا، خۆ تێوەردانی نیگارکێشەکە بێتە هۆی ئەوەی کە فرعەون لە مردن ڕزگاری بێت و تەنها شانی کەمێ بریندار بوو، بەڵام وێنەکێشەکە ئەکوژرێ و خوێنەکەی ئەو کراسەکەی فیرعەون سوورەکە کاتێک کە من ڕۆشتم سەیری برینەکەی فیرعەون بکەم ئەو دوانم بینی یەکێک لەوان سەری تاشی بوو ڕۆنی لەسەر و دەم و چاوی دابوو هەستم کرد کە لە شوێن کەوتانی خوای پێش و ئامونە ئەوەی تریان دوو گوێی بڕابوو و دیار بوو لە ڕابردوودا تاوانێکی کردبوو لەبەر ئەوە گوێچکەکانیان بڕی بوو پاسەوانەکانی کۆشک ئەوانیان بەستەوە بۆی بزانن کە چۆن بیریان لە کوشتنی فرعون کردوتەوە لیاندان بەڵام ئەو دوانە بەبێ ئەوەی گوێ بدەنە لێدانەکە بەردەوام ناوی ئامونیان بەسەر زماندا ئەهێنا و من بۆم دەرکەوت کە کاهینەکانی ئامون ئەو دوانیان بە توانایی نەزانراوی خۆیان وەها لێکرد بوو کە هەز بە ئازار نەکەن پەلاماردانی ئەو دوانە بۆ کوشتنی فیرعون ڕووداوێک بوو کە لە میسردا هاوتای نەبوو لەو ڕۆژەوە کە میسر دروست ببوو فیرعونەکان دەسەڵاتیان تێدا جێڕابوو تا ئەو ڕۆژە ڕووی نەدابوو کە یەکێک بە ئاشکرا هەوڵی کوشتنی فیرعون بدا ئەگەرچی زۆر لە فیرعونەکان لە کۆشکەکانی خۆیاندا بە زەهر ئەکوژران و هەندێ لە ئەوانیان شەو بە پەدەخنکان یان بە بەهانەی ئەوەی کە نەخۆشن و پێویستە سەریان بقلیشێنن نەشتەری ئەکران کە بمرن بەڵام هەموو ئەم تاوان و کوشتنانە بەنهێنی لە ناو کۆشکەکان داگرا و هەمیشە مرگی فیرعونە کوژراوەکەیان بە مردنێکی سروشتی دەرەخست بەڵام هەرگیز نەئەبینرا کە لە میسردا بە ئاشکرا زیانی گیانی لە فیرعەون بدەن و بیانەوێ لە ناوی ببەن باڵێۆزەکەی بابل ڕاستیە کرد کە یوت سەردەمەکەی ئێمە بەرەو نەمانەچێت و چاخێکی نوێ دەست پێکات و یەکێک لە نیشانە ئاشکراکانی دەستپێکردنی سەردەمی نوێ ئەوەیە کە بە ئاشکرا هەوڵی کوشتنی فیرعەونیان دا. بە ئامادەبوونی فیرعەون، ئەو دوانەیان ناچار کرد کە قسە بکەن و بڵێن، کە چێ فەرمانی پێ داون فیرعەون بکوژن، بەڵام ئەوان وەڵامیان نەئەدایە و پاسەوانەکان بە قامچی لێیان ئەدان کە ناوی هاندەری تاوانەکە بدەن، بەڵام ئەوان بە بێ بڕانەوە ناوی خوای پێشوو ئامونیان ئەهێنا و نەفرەتیان لە خوای نوێی فیرعەون ئەکرد و بە ئەخناتونیان ئەوت ئەی فیرعەونی درۆزن تۆ بە دڵنیاییەوە بە سزای کردەوەکانت ئەگەیت و ئەبیتە نەفرەت لێکراوی هەمیشەیی ئەوەندە و دوانە نەفرەتیان لە ئاتون کرد کە فیرعون تووڕە بوو فەرمانی داشکەنجیان بدەن بەڵام ئەشکەنجە تەنانە تەڵکێشانی ددانەکانیان کاری لەوان نەکرد و یەک لە دوای یەک نەفرەتیان لە ئاتونە کرد و ئەیانوت ئەی فیرعونی درۆزن تۆ وازانی کە ئێمە لە تۆ خویە نەفرەت لێکراوەکە دەترسین ئێمە کەسانێکین کە باوەڕمان بەخوای ڕاستەقینەی ئامونە و ئەو کەسەی باوەڕی بە ئامون بێ هەست بە هیچ ئازارێ ناکە کاتێکە فرعون زانیتی ئەوان هەست بە هیچ ئازارێ ناکەن زۆر لە ئەشکنجەکردنی ئەوان پەشیمان بۆ بە پاسەوانەکانی وت بەریان بدەن چونکە هەروەکو چۆن هەز بە ئازار ناکەن هەروهاش نازان کەچیەکەن بەڵام لە دوای ئەوەی دەست و قاچی ئەو دوانیان کردەوە پیان وتن کێوە ئازاد و ئەتوانن بۆ هەر شوێنێکە تانەوێ بچن ئەوان جنێیان بە فرعون داوتیان ئەی فرعونی فێڵباز و درۆزن ئێمە بکوژە بۆی بگەینە ژیانی هەمیشەیی کە بەردەوام لەگەڵ ئاموندا بژین و کاتێک کە بینیان پاسەوانەکان ئەیانەوێت بە زۆر لەوێ دەریان بکەن خۆیان ڕاپسکاند و بە جۆرێک بە قۆت سەری خۆیان بە دیوارەکەدا کێشا کە سەریان تێکشکا و مردن ئەو ڕۆژە تێگەشتم کە ئامون خوای کۆن ئەگەرچی لەلایەن فیرعونەوە سەرنگون بووە بەڵام تا چ ڕادەیەک دەسەڵاتی هەیە و چۆن بەو کارتێکردنەی خۆی فەرمان ڕەوایی بەسەر ڕوحی خەڵکی داکات. لەو ڕۆژە بە دواوە هەموو کەسەیزانی کە گیانی فرعون لە مەترسیدایە و ئەگەر پارێزگاری لێ نەکرێ کوژێت بۆیە لەو ڕۆژەوە دۆستەکان و پاسەوانەکانی فیرعەون تەنانەت ئەو کاتانەش کە لە باخەکەدا پیاسەیە کرد لەگەڵی دابوون و لێی جیا نەئەوونەوە ئەم پیلانەی کە ناوەڕۆکەکەی بە خەڵکی ڕاگەێنرا بووە هۆی دەمارگیری زیاتری هەردوو لایەنگرانی ئاتون و ئامون و هەردوولایەن ئەگەر بیان توانیایە ئازاری لایەنگرانی بەرامبەر بدەن درێغیان ناکرد لە ڕۆژی سیەمین ساڵی پاشایەتی فیرعەون کە لە ڕاستیدا سیانزەیەمین ساڵی پاشایەتەکەی بوو لە شاری تەبەس خەڵکی بە بینینی زەڕافە و کەرە چێویەکان و مەمون و تووتەکان کەیف خۆشیان دەرنەبڕی و هەندێ پێکدان لە پرزگاکاندا ڕوویدا و هەر کەسێکیان بە خاچی ژیانەوە ببینایە لیانەدا و دوان لە کاهینەکانی ئاتون کە لە نێوان ئاپۆرەی خەڵکیدا گیریان خواردبوو کوژران و لەوەش خراپتر ئەوە بوو کە باڵیۆزە بیانیەکان کە لە میسردا بوون بینیان کە هەوڵی کوشتنی فرعەون دراوە و ڕوانیان کە گەلی میسر بە پێچەوانەی دابوو نەریتی دێرین بە ئاشکرا بە تەمای کوشتنی فرعەون بوونە واتە ئەوان بۆیان دەرکەوت کە فرعەونیش پیاوێکە وەکو خەڵکی تر و ئەکرێ بکوژرێ و ئەگەر بکوژێت هیچ شتێ ڕوونادات و دنیا وێران نابێ. من دڵنیام کە باڵوێزی ئازیرۆ کە هەندێ دیاری لە فیرعەونەوە بۆ پاشاکەی خۆی برد، جگە لەوانە هەواڵی سرنجڕاکێشی تری بۆ ئازیرۆ برد. منیش هەندێ دیاریم بۆ ئازیرۆ نارد و هەندێ کەلوپەلی یاریم بۆ کوڕەکەی نارد و ئەو کەلوپەلە بریتی بوو لە کۆمەڵێ سەربازی کەواندار و نەیزەدار کە پیشەسازەکانی پێشووی پەرستگەی ئامون لە دار دروستیان کردبوو من فەرمانم دا نیوەی ئەو سەربازانە ڕەنگی سەربازەکانی سوریایان لێ بدرێ و نیوەکی تریش ڕەنگی سەربازەکانی هاتی لێ بدرێ بۆی کوڕە بچوکەکەی ئازیرۆ بتوانێ ئەم دوو دەستە سەربازە لەگەڵ یەکتریدا بە شەڕ بدات و گەمیان پێ بکا ئەو پیشەسازانەی لە ڕابردوودا لە پەرستگای خوای کۆن کاریان ئەکرد لەبەر ئەوە ئامادە بوون کە هەندێ کاری وەکو دروستکردنی ئەو سەربازە داریانە بکەن چونکە بێ ئیش بوون و بۆ پەیاکردنی بژێوی بە ئەم جۆرە کارانەوە خۆیان خەریکە کرد لە کۆندا کاری ئەو پیشە سازانە ئەوە بوو کە کەشتی و خزمەتکاریان لەدار بۆ دەوڵەمەندەکان دروزە کرد کە لە کاتی مردیان بیکەنە ناو گۆڕەکانیانەوە بۆ ئەوەی لە دوای مردن بۆ گەیشتن بە سەرزەمینی خۆر ئاوە سواری ئەو کەشتێ بن و ئەو خزمەتکارانەش لەو دنیادا کار و باری ئەوان بگرناازتەوە بەڵام لە دوای ئەوەی کە ئامون لە ناوبرا داب و نەریتی خستنە ناو گۆڕی کەشتی و خزمەتکاری لە دار دروستکرا و تەرک کرا و لە دوای ئەوە پیشەسازانی ئاموون ناچار بەکاری ترەوە خەریک بوون کە لەوانە دروستکردنی سەربازی دار بوو بۆ یاری مناڵان. فیرعەون لە دوای ئەوەی کە لە پیلانەکە ڕزگاری بوو وای بیرکردەوە کە ئەو ڕووداوە بۆ ئەو ئاگادارکردنەوە و تێبینییەک بووە لەلایەن ئاتونەوە کە زیاتر بۆ بڵاوکردنەوەی بیروباوەڕی خوایە نوێکەی تێبکۆشێت و ئەو دەم بۆ یەکەمین جار تامی تۆڵە سەندنەوە تۆڵە سەندنەوە بۆ ئاتون نەک بۆ خۆی لە دەمی ئەخناتوندا لەزەتی وەرگرت و بە ناوی پەرەپێدانی بیر و باوەڕی خوای نوێوە فەرمانی دا کە هەموو کاهینەکانی خوای کۆن لەناو ببرێن و هەموو لایەنگرەکانی ئامونیش بنێرنە کانگەکان و ئاشکراشە کە وەکو هەمیشە هەژار و بێ دەسەڵات و ساویلکەکان گرفتاری فەرمانبەرە بێبەزەیەکانی فیرعەون بوونەوە و تەنانەت یەک دانەش لە کاهینەکانی ئامون نەکەوتنە داوەکەوە، چونکە ئەوان لە جێگایەکدا ژیان کە کەس دەستی ناگەیشتەوان و پاسەوانە سەرکێش و دڵڕەقەکان ئەیانزانی کە کاهینەکانی ئامون لایەنگر و سەربازی فیداکاریان هەیە و بۆ دەرخستنی گوێڕایەڵیان ئەکەوتنە گیانی هەژاران و بێدەسەڵاتەکان و خەڵکانی بێ تاوانیان بە تاوانی ئەوەی کە ناوی ئامونیان بە سەردەمدا هاتووە گرت و ئەیان ناردنە کانگە و هەر جارێک کە کۆمەڵێ بێگوناه ڕەوانەی کانگەکانەکران تووڕەیی و کینەی خەڵکی لە دژی فیرعەون زیاتر ئەهاتە جۆش و لە دڵیاندا داوایان لە ئامون ئەکرد کە گیانی فیرعەون دەربکا بۆ ئەوەی لە ستەمی ئەو ئاسوودە ببن. فیرعەون لەبەرئەوەی کە کوڕێکی نەبوو کە لە دوای خۆی ببێتە پاشای میسر، بۆ دەستەبەرکردنی ئایندەی پاشایەتی هەردوو کچەکەی خۆی دایە دوان لە گەورەکانی میسر بەم شێوەیە کە مەری تاتونی کچیدا بە گەنجێک کە ناوی سەمەن خەگر بوو لە دەرباردا خزمەتیە کرد ئەم گەنجە جوان و خۆش ڕفتارە یەکێک بوو لە باوەڕدارە دەماگیرەکانی ئاتون و ئەویش وەکو فیرعون هەندێ جار تووشی گەشکە بوو لە کاتی گەشکە گرتندا وایە زانی کە ئاتون ئەبینێ و گوێی لە دەنگێتی فیرعون کە سەمەن خەگری زۆر بە بڕواداری ئەبینی زۆر لی ڕازی بوو لە دوای ئەوەی کچەکەی داپێی تاجی خستە سەری و ئەوی کردە جێنشینی خۆی وتی لە دوای من سەمەن خەگر ئەبێ ببێتە پاشای میسەر کچەکەی تری فیرعون کە ناوی ئانێکس تاتون بوو درا بە کوڕێکی دە ساڵان کە ناوی توت بوو کوڕی گەورەکانی میسر بوو لە دوای ئەوەی کە توت بووە برای ئانێکس تاتون واتە بووە مێردی پۆستی سەرۆکی تەویلەی پاشایەتیان داپێ توتیش وەکو زاوەکەی تری فیرعون جوان بوو بەڵام کەمێ سز بوو حەزی لە نووستن بوو کاتێک کە لە خەوەڵەسا یاری بە بووکە شوشە کرد و بەردەوام داوای شیرینە کرد بەڵام فیرعون بەو پێی کە من تێگەیشتم دوو گەنجی منکەچ و گوێڕایەڵ و بێتوانای بۆ زاوایەتی خۆیڵبژاد کە لە داهاتوودا نەتوانن بەرامبەر بە بیر و بۆچوونی ئەو بەرگری بکەن و هەرچیەکی بوتایە بەبێ چەند و چون بیان کردایە من وا بیرەکەمەوە کە سێ شت بووە هۆی ئەوەی کە فیرعەون دوو کچەکەی بداتە ئەو دوو کوڕە یەکەمیان ئەوە بوو کە هەردووکیان لە باوەڕدارە دڵسۆزەکانی ئاتون بوون و دووەم ئەوە بوو کە هەر یەکێک لەو دوو گەنجە لە بنەماڵەیەکی گەورە و قەرەباڵخ لە گەورە ناودارەکانی پلەیەکی میسر بوون و بە لقی بنەچەی ئەو خێزانە لە قەڵەمەدران و فیرعەون بەم دوو پەیوەندە دوو بنەماڵەی پلەیەک و گەورە و خێزانداری میسری لەگەڵ خانەوادەی پاشایەتیدا هاوپەیمانە کرد. سێیەمیش ئەوە بوو کە هیچ یەکێک لەو دوو گەنجە لە بەرامبەر فیرعەوندا هەڵوێستی نەبوو، نەیەتوانی بە پێچەوانەی ویستی پاشای میسرەوە بجوڵێتەوە. لەگەڵ ئەوەشدا کە ئەم دوو پەیوەندە داهاتوی پاشایەتیکردنی بنەماڵەی ئەخناتونی دەستەبەر کرد بەڵام بەداخەوە دەماجیری زۆری فرعون بەرامبەر بەخویەکەی ئەو ئاتون و توندوتیژی دەسەڵاتدارە بێبەزەیەکانی ئەو خەڵکی شاری ئاسۆی بێزار کرد کاتێک کە من لە خانووکم هاتمە دەرەوە بە کەژاوە بە شەقامەکاندا ڕۆشتم هەستمە کرد شەقامەکان بێدەنگن لە سەرەتادا هەستم بەهۆی بێدەنگەکە نەکرد و پاشان بۆم دەرکەوت کە هۆی ئەو بێدەنگی ئەوەیە کە چیتر خەڵکی پێناکەن و بە دەنگی بەرز قسە ناکەن و لە خانوە گشتەکان واتە سۆزانی خانەکانەوە دەنگی مۆسیقا نەئەهاتە گوێ و شارەکە وەکو خانی مەرگ لە بێدەنگی و خامۆشیدا نقم ببوو هەر کەسە کە بە شقامەکاندا تێپەڕی بە ترس و لەرزەوە ئەی ڕوانی ڕاست و چەپی خۆی کە نەوەکو تووشی پاسەوانەکانی فرعون بێت و ئەوان ڕێگەی پێ بگرن و بڵێن ئەگەر زێر و پارەمان نەدەیتێ بە تاوانی ئەوەی کە باوەڕت بە ئامونە ئەد نێرینە کانگا پاشان ترس بە جۆرێک بەسەر خەڵکی دا زاڵ بوو کە تەنانەت لە ماڵەکانیشیان نە ئەهاتنە دەرەوە و من هەندێ جار لە ماڵەکەی خۆم گوێم ئەگرت کە دەنگی شار ببیستم بەڵام بۆم دەرکەوت کە شار ئەوەندە بێدەنگە کە جگە لە دەنگی ڕژانی ئاوی کاتژمێرەکەم هیچ دەنگێکی تر نە ئەهات و تەنها دەنگی کاتژمێرەکە شایەدی ئەوەیەدا کە هێشتا ڕوتی ژیان بەردەوامە بەڵام وەکو ئەوە وابوو کە بڵێت من دوایین کاتەکانی ئەم سەردەما ژمێرم بەڕاستی شاری ئاسۆ مردبوو ئەگەر هەندێ جار گالیسکەیەکی سەربازی بە شەقامەکەدا تێپەڕایە دەنگەکەی بە جۆرێک ئەخولایەوە کە لە گوێی مندا وەکو هەورە بروسکە دەنگی ئەدایەوە و هەندێ جار کە چێشتیەکەی من قازێکیەگرت کە سەری ببڕێ دەنگی قازەکە لەو بێدەنگی ڕەهایەدا منی ئەهێنایە لەرزە لە کاتێکدا کە شاری ئاسۆ لە سەتای دروستبوون یەکێک بوو لە جوانترین و دڵگیرترین شارەکانی جیهان و هەر کەسێکە هاتە ناو ئەو شارەوە وای بیرەکردەوە کە هەنگاوی ناوەتە شارێکەوە کە سەرزەمینی خۆشی و کامەرانە بەڵام چۆن کاتێک کە کرم لە ناو میوەیەکدا دروست بوو ئیتر لە ناوی ئەبا یان ئەیگەێنێت بە سەرچوونی کاتیش کرمێکە کە خۆشی و شادی لە ناوە بات و ئەگەر ستەم و زۆرداریش بە تێپەڕینی کات هاوپێچی بێ ئەوە شادی و بەختەوەریەکە زووتر لە ناوەچێ بە جۆرێک ژینگەی شاری ئاسۆ غەمهێنەر بوو کە من حەزمە کرد بۆ تەبەز بگەڕێمەوە. هەندێ لە گەورەکانی دانیشتووی ئاسۆ بە بەهانەی کشتوکاڵ یان بازرگان یان پێویستی بە شوودانی کچەکانیان گەڕانەوە تەبەس و ئیتر نەهاتنەوە ئەگەرچی لەوانش بوو کە فرعون لیان تووڕە ببێ بەڵام ئەوان زیاتر لە فرعون و ئاتون لە ئامونە ترسا و لەبەرەوە بۆ تەبەز ڕۆشتن کە پەیوەندەکانی خۆیان لەگەڵ ئاموندا دۆستانە بکەن من هەواڵم بۆ کاپتانارد کە نامەیەکم بۆ بنێرێت و داوام لێ بکە کە بۆ ڕاپەڕاندنی کارەکانی خۆم بێن بۆ تەبەست هەتاوکو من بتوانم ئەو نامەیە نیشانی فیرعەون بدەم و لە ئاسۆ دەربچم. کاپتا نامەکەی نووسی و من نیشانی فیرعەونم دا و وتم بۆ سەروکاری کارەکانی خۆم ئەبێ بۆ تەبەس بڕۆم و ئەویش ڕێگەی بە ڕۆشتنم دا و من سواری کەشتی بووم و شاری ماتەمگرتوو و مردووی ئاسۆم نایە پشت سەر خۆمەوە و بەرەو باشوور واتە تەبەس بەڕێ کەوتم. کاتێ کەشتیەکەمان بە پێچەوانەی ئاراستەی ئاوی نیل ڕێگەی باشووری گرتە بەر، وەکو ئەوە بوو کە دڵم لە خەم ڕزگاری بووبێ کاتێ لە شاری ئاسۆ بەڕێکەوتم بەهار بوو پەڕە سەلکەکان لە هەوا دەئەفڕین و هەڵچوونی ئاوی نیل کۆتایی پێ هاتبوو قوڕ و لیتە ژیان بەخشەکەی زەوی داپۆشی بوو من وەکو ئەڤیندارێک کە بۆ دیداری خۆشەویستەکەی بێ ئۆقرەیە بە پەلە بووم کە زووتر بگەمە تەبەست مرۆڤ بەندەی هەستەکانی خۆیەتی و کۆیلەی ئەو شتەیە کە خۆشیەوێ جا چ مرۆڤ بێت یان گیانەوەر یان ڕۆک یان بێ جان منیش تەبەسم خۆشەویست چونکە شوێنی لەدایک بوونم بوو لەوێدا گەورە ببووم و خوێندبووم و جگە لەوەش لە دوای دەرچوونم لە شاری ئاسۆ وەکو باڵندەیەک کە لە قەفەس قوتار بوو بێ کامەران بووم و هەستمەکرد کە ئازاد بوومە چونکە من لە شاری ئاسۆدا زیاتر لە دانیشتوانی ئەوێ خۆمم بە پابەندی بڕیارەکانی فیرعەونە بینی، چونکە گەلی میسر لەبەرئەوەی کە فیرعەون بە کوڕی خوایەکان ئەزانن، بە چاوی خوایەکەوە لێی ئەڕوانن و گوێڕایەڵی فەرمانەکانی ئەو بە کارێکی سروشتی ئەزانن، چونکە وازانن کە گوێڕایەڵی کردن لە خوا واجبە، بەڵام فیرعەون بۆ من کە پزیشکی ئەوم یەکێکە لە تاکەکانی مرۆڤ و من ناتوانم ئەو بە خوا بزانم و لەگەڵ ئەوەشدا لە شاری ئاسۆ ناچار بووم کە وەکو خەڵکی تر ملکەچی فەرمانەکانی بم بۆیە من زیاتر لەم بەندایەتە ناڕەحەتە بووم چونکە خەڵکی گوێڕایەڵی خویەک بوون و من گوێڕایەڵی مرۆڤێکی وەکو خۆم بووم بەڵام لە پاژەوەی کە دوو ڕۆژ بەسەر سەفەرەکەمدا تێپەڕی و لە شاری ئاسۆ دوورکەوتمەوە توانیم کە لە شوێنێکی دوور لەو شارە لە باری فیرعونەوە توێژینەوە بکەم بۆم دەرکەوت کە ئەخناتون پیاوێکی گەورەیە کە خاوەنی خویەکی گەورەیە و ئەو شتێک کە بۆ هۆی ئەوەی فیرعون و خویەکەی بەمەزن بزانم